میوانانی ماڵی خوا سەلام و ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار بەسەر هەموو لایەکماندا بەسەر تەواوی مسلمانان بەسەر خەڵک و خاچی کوردستان خوای پەروەردگار بەرەکاتی خۆی دابارێنێ بەسەر هەموو لایەکماندا بە پشتیوانی خوای پەروەردگار لە وتاری ئەمڕۆماندا باس لە پەروەردەکردنی منداڵ دەکەین منداڵ نیعمەتی خوای میهرەبانە منداڵ زینەت الحیاتی دنیا جوانی دنیایە منداڵ خەڵات و بەخششێکی تایبەتی خوایە سبحانه وتعالی کە بە هیبە لە قورئاندا لە بەرامبەر نیعمەتی منداڵدا خوای پەروەردگار باسی دەکا بۆمان چۆن دەوترێ ئافرەت و ماڵ دەشوترێ ماڵ و منداڵ بۆیە خوای میهرەبان ئەم خەڵات و نیعمەتەیە خوای پەروەردگار داوامان لێ دەکات و دەفەرموێت قو ئەنفوسەکم و ئەهلیکم نارا نەفسی خۆتان نەفسی ماڵ و منداڵتان بپارێزن لە ئاگری دۆزەخ واتە پەروەردەیان بکەن بە پەروەردەیەکی ئیمانی و قورئانی کەواتە هەموو لایەکمان شوانین بەرپرسیارین بەرامبەر بەو نیعمەتەی کە خوای پەروەردگار پێی بەخشیوین کە نیعمەتی خێزان و خانەوادە و ماڵ و منداڵە خۆشەویستانم لە دنیای ئەمڕۆدا لەم زەمان و لەم زەمینەدا ستەم زۆر دەکرێ لە مرۆڤایەتی مرۆڤایەتی هیچ ساتەوەختێ هێندەی ئێستا ستەمی لە خۆی نەکردووە بە دەستی خۆی مرۆڤایەتی لە بەردەم چەندین قەیران و چەندین هەڕەشەدایە زۆربوونی ڕێژەی مرۆڤایەتی کارەساتە ژینگەییەکان شەڕ و ئاژاوە، برسێتی و نەخۆشی و چەندین هەڕەشەی تر ڕووی لە مرۆڤایەتی کردووە، بەڵام لە نێو ستەمەکاندا، ستەمکردن لە منداڵ، لە نێو مرۆڤەکاندا، ستەمکردن لە منداڵان یەکێکن لەو چین و توێژانەی کە بەڕاستی زۆر ستەمیان لێ دەکرێ. ئێمەش وەکوو مسوڵمان، لە ڕوانگەی قورئانەوە، لە ڕوانگەی فەرموودە شیرینەکانی پێغەمبەری ئازیزەوە علیه صلوة و سلام، بۆ ئەوەی پارێزراو بین لە ستەم کردن لە منداڵ، دەبێ بەرچاومان ڕوون بێ و بزانین جۆرەکانی ستەم کردن لە منداڵ زۆر زۆرن، لەوانە پەروەردە نەکردنی منداڵ زوڵم و ستەمە، واتە بەرەڵاکردن و لێنەپرسینەوە، خوێندن پێ تەواو نەکردن و چاودێری نەکردن و ماف پێ نەدانی لە خوێندنا زوڵم و ستەمە. کاری ناڕەوا پێ کردن و سواڵ پێ کردن یەکێکە لەو ستەمانەی تر. یان بە کۆیلە کردنی منداڵ لە ئێستادا ستەمێکە و دەکرێت. ڕەنگە بپرسن منداڵ چۆن بە کۆیلە دەکرێ؟ منداڵ لە کاتێکدا دەکرێت بە پاسەوانی کەسانێکی نوێژنەکەری عارەقخۆری داوێن پیس لە کاتێکدا منداڵ و گەنج دەکرێت بە پاسەوان و بە بەردەستی کەسێک لە بەردەسی مرۆڤێکدا بەڵێ گەورەم دەکات ئەمە کۆیلایەتیە ئەمە جاهیلیەتە ستەمە و لە منداڵ دەکرێت چونکە تەنها اللە گەورەیە ئەگەرنا ئینسانی مسوڵمان بەڵێ گەورەم بۆ هیچ مەخلوقێک جائیز نییە و دروست نییە جۆرێکی تر لە کۆیلایەتی بریتییە لە ئەوەی کە دایکان هاوسەران لە یەک جیا دەبنەوە ستەم لە منداڵ دەکرێ کاتێک تەڵاق لە نێوانی هاوسەرەکان ە دروست دەبێت ستەم لە منداڵ دەکرێت کاری سیاسی و حیزبایەتی کردن بە منداڵی ناباڵغ ستەمێکی ترە و لە منداڵ دەکرێت کەواتە هەمووان دەڵێن ئەی چۆن منداڵەکانمان پەروەردە بکەین ئەی چۆن لە خزمەتی ئەمانەت و خەڵاتی خوای پەروەردگارا بین بێگومان دەبێ بچینە خزمەتی پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام وەک پێغەمبەرێک وەک باشترین باوک با بزانین فێرمان بکات چۆن منداڵەکانمان پەروەردە بکەین پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام ئەو باوکە بەڕێزەیە ئەو مامۆستا و پێشەوا ئازیزەیە کە فێرمان دەکات پەروەردەکردنی منداڵ دەبێ حەوت بوار لە خۆ بگرێ یەکەمینیان پەروەردەکردنێکی ئیمانی و بیروباوەڕی و عەقیدەیی دووهەمینیان پەروەردەکردنێک لە بواری بەندایەتی و نوێژ و عیبادەتەکاندا سێمینیان لە بواری زانستیدا چوارهەمینیان پەروەردەکردنی منداڵە لە بواری کۆمەڵایەتی و چۆنیەتی مامەڵەکردنی ژیرانە لەگەڵ کەس و دەوروبەر و خزم و هاوەڵاندا پەروەردەکردنی پێنجەمیان کە پێغەمبەری خوا فێرمان دەکات پەروەردەکردنی دەروونیە لایەنی نەفسی منداڵ زۆر گرنگە پەروەردە بکرێ بە پێوەری قورئان پاشان پەروەردەکردنی جەستەیی جۆرێکی ترە لەو پەروەردەکردنانە کە مەبەستی پێ وەرزش و ماسولکە و بەهێزی و بواری وەرزشە کۆتا بواری پەروەردەی پێغەمبەری ئازیز فێرمان دەکات بریتییە لە بواری ڕەوشت ئەخلاق بەرزی دەستپاکی داوێن پاکی دژبوون بە هەر شتێکی پیس لە دەمدا لە چاودا لە دامێندا کەواتە هەموو ئەم بوارانە پێغەمبەری ئازیز ئامۆژگاریمان دەکا کە ئێمە منداڵەکانمان چۆن پەروەردە بکەین پێغەمبەری ئازیز و نوری چاوانمان سێ کات بۆمان دیاری دەکات کە دەبێ دایکان و باوکان، مامۆستایان، بەرپرسان، دەسەڵات هەموو لایەکمان بزانین لەم سێ کاتەدا بە تایبەتی دەبێ ڕەچاوی ئامۆژگاریکردن و پەروەردەکردنی منداڵ بکرێ لە هەر حەوت بوارەکەدا. یەکەمینیان بواری سفرە و نانخواردن پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام یەکێک لەو بوارانەی کە قسەی لەسەر کردووە لە کاتی سفرە و نانخواردنایە چۆن منداڵی ڕێز لێگرتووە چ پەیامێکی ئاراستەی منداڵان کردووە لەسەر سفرە دانیشتووە دەفەرمێ یا غولام غولام تا تەمەنی دوانزە ساڵی و سیانزە ساڵی پێی دەوترێ غولام خۆشەویستانم منداڵانی ئازیز کاتێ پێغەمبەری خوا دەفەرموێ یا غولام هەموو کەسێک لە جێگای خۆیەوە دەبێ وابزانێ پێغەمبەری خوا لەگەڵ ئەویەتی دەزانن بۆ چونکە باوکمانە یەک دوو خۆ پێغەمبەری ئازیز منداڵەکانی گەورە نەبوون هەر لە دوو ساڵیدا هەموو منداڵەکانی کە کوڕ بوون بە تایبەتی وەفاتیان کردووە لە حەوت منداڵ یەک منداڵی کەوتووەتە دوای خۆی هەمووی پێش خۆی وەفاتی کردووە بۆیە وەک باوکێکی ئازیز دەفەرمێ یا غولام لە کاتی نان خواردندا سەم الله یەکسەر بڵێ بسم الله وەکل بیەمینیک بەدەستی ڕاستت نان بخۆ واتە ڕاست و چەپی خۆت لێ جیا بکەرەوە وکل مما یلیک چاو و دەم و نەفست نەبڕیتە شوێنی تر لەبەردەمی خۆتەوە لە بەشی خۆتەوە تەماعباز نەبی چاوت لە ماڵ و لە بەشی کەسی براکەی تر خوشکەکەی تر تا نەبێ ئەمە یەکێکە لەو کاتانەی کە دەبێ خانەوادەی مسلمان بە زمانێکی شیرین کوڕی شیرینم کچی شیرینم ئا ئەمەیە پەروەردەی ئیسلامی ئا ئەمەیە پەروەردەی محەممەدی صلی الله عليه وسلم یەکێکی تر لەو بوارانەی کە پێغەمبەری ئازیز ئامۆژگاری تیا کردووە لە بواری سەفەر و سەیران و گەشت و گوزاردایە گەنجان دەبێ لە هەمووان زیاتر عاشق و شەیدای پێغەمبەر بن چونکە پێغەمبەری ئازیز ها گەنجان لە دوای خۆیەوە سوار دەکات سیارەی ئەو کات کە بریتی بووە لە وڵاخ ئیبن عەباس دەخاتە پشتی خۆیەوە گەنجی تر دەخاتە پشتی خۆیەوە و پێی دەڵێ یا غولام، ئەی گەنج، ئەی لاو، ئەی تازە پێگەشتوو، ئەی خوێن گەرم، احفظ اللە یحفظک، پەروەردەی عەقیدەیی دەکا. اللە بپارێزە، سنوورەکانی خوا بپارێزە خوا دەتپارێزێ، ئەی گەنج، لە کاتی لەشساغیدا، لە کاتی فەراغدا، لە کاتی خۆشگوزەرانیدا، لە کاتێکدا فەرەحیت، اللە بپەرستە، با لە تەنگانە و ناڕەحەتیدا خوا بێ بەدەمتەوە ئەی گەنج و لاو هەرچی سەرزەوی هەیە کۆ بێتەوە زیانێک بە تۆ بگەیەنێ دڵنیا بە پێت ناگا ئیلا مەگەر ئەڵڵاه نووسی بێتی بە تۆ بگات کەواتە لە سەفەر و سەیراندا لە نێو سەیارە و لە دەرچوونەکاندا ڕۆڵی شیرینم منداڵی ئازیزم با بەم زمانە لەگەڵ منداڵەکانمانا بدوێین جۆری سێیەم پێغەمبەری ئازیز لە کاتی نەخۆشیدا غولامێک گەنجێک لاوێک جوولەکەیە جوولەکەیە بەڵێ جوولەکەیە خزمەتی پێغەمبەر دەکات سەردانی پێغەمبەر دەکات بەڵام پێغەمبەری ئازیز هیچ نادا لە ڕووی حتا بانگی ناکا بۆ ئیسلام لە کاتێکدا ئەمە تەواو پێ نەگەشتووە بەڵام کاتێک وردە وردە باڵغ دەبێ و لە ماڵەوە کەوتووە دەچێتە خزمەت پێغمبەری ئازیز دەچێت بۆ ئەو ماڵە سەردانی ماڵی جوولەکە دەکات بەڵام کاتێک لای نەخۆشەکەوە دادەنیشێ چی پێ دەڵێ ئەزانن بۆ لێرەدا پەیامی ئیمان و ئیسلام و شەهادە دەدا بە گوێیدا چونکە کاتەکە حەساسە ئەم منداڵە چ خەڵاتێک لەوە گەورەترە کەسێک لە جەهەنم بگەڕێتەوە و شایەتمان بێنێ کەواتە کاتی نەخۆشیش یەکێکی ترە لەو کاتانەی کە پێغەمبەری ئازیز فێرمان دەکات لەو کاتەدا ئامۆژگاری منداڵەکان بکەین ڕوومان تێدەکات و دەفەرموێت دایکان و باوکان سەرپەرشتیاران مڕ و ئەولادەکم بسەلاتی وهم ئەبنا و سەبعی سینین ئەمر بکەن بە منداڵەکانتان لە کاتێکدا تەمەنیان حەوت ساڵانە بە نوێشکردن ئەمە زۆر گرنگە کەواتە واجبە لەسەر دایک و باوک دەبێ بە منداڵەکەی بڵێ کوڕم هەستە نوێژەکەت بکە لە کاتێکدا لەسەر منداڵەکە واجب نییە هەتا باڵغ دەبێ بەڵام واجبە لەسەر باوک و دایک لە حەوت ساڵاندا بڵێ کوڕی شیرینم کچی شیرینم نوێژەکەت بکە کچی خۆم سەرت داپۆشە کچی خۆم قاچت داپۆشە کچی خۆم وردە وردە ڕای بهێنە لەسەر عیبادەتی نوێژ و حیجاب کەواتە مسلمانانی ئازیز هەموو لایەکمان دەبێ بزانین ئەمر بکەین بە ماڵ و منداڵمان ئیبن و عەباس دەفەرمێت پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام بگەڕایەتەوە هەر ماڵێک ئەگەر منداڵێکی تێدابوایە و باڵغ نەبوایە دەیفەرموو عەسەل الغلام ئەی خاوەن ماڵ ئەی پور ئەی کەس ئایا گەنجەکە منداڵەکە تازە لاوەکە نوێژی کرد دەیفەدایان وت والله تا وەڵامان نەدایەتەوە و بڵێ نوێژی کردو پێغەمبەری ئازیز شانی دا نەدەدا پاڵ نەدەکەوت بۆ ئەوەی منداڵان ڕابهێنرێن لەسەر عیبادەت ئێمە ئومەتێکین دەبێ چاو لە عومەری کوڕی عەبدولعەزیز بکەین ڕەزا و ڕەحمەتی خوا لەو خەلیفە دادگەرە بێ کوڕەکەی خۆی ناردووە بۆ مەدینە هەتاوەکو لەسەر دەستی مامۆستایانێکی دیندار پەروەردە بێ ئەفەرمێ وەڵامی بۆ دێت کە کوڕەکەت لە نوێژێکی جەماعەت دواکەوتووە بۆ دواکەوتی کوڕم بپرسنەوە بۆ کوڕەکەم دواکەوتووە لە ئەڵڵاه و ئەکبەری نوێژی جەماعەت کاتێک لێی دەپرسنەوە بۆ دواکەوتی دەڵێ ئەو کەسەی کە پاک و خاوێنیم ڕادەگرێ و قژی بۆ دادەهێنام مەشغوڵ بوو بە قژمەوە عمری کوری عبدالعزیز فەرمووی دەبێ ئەو قژەی کە لە ئەڵڵاه و ئەکبەری نوێش کوڕەکەمی دواخستووە سەری بتاشرێ بۆ ئەوەی هەرگیز لە یادی نەچێ چونکە یەکێکی تر لە سەحابەیە کە بەدریە لە بەدرا بەشداری کردووە دەفەرمێ کوڕەکەم لە نوێشێکی جەماعەت دواکەوت وتم واللهی کوڕی شیرینم خۆزگا سەد وشترتم لە سەد وشترم لە دەست بایە تۆ لە ئەڵڵاه و ئەکبەری ئیمام و لە مزگە و دوانە کەوتیتایە ئەمانە هەموو پەیامی دینداریە ئەمەیە پەروەردەی ئیسلام بۆ مناڵەکانمان دەبێ بەم جۆرە پەروەردەیان کەین کەواتە مسلمانانی ئازیز دەبێ ئێمەش هەموو لایەکمان باش لە ژیانی پێغەمبەری ئازیز ئاشنا بین بە تایبەتی گەنجان منداڵان تازە لاوان دەبێ پێغەمبەری ئازیزمان چۆن خۆش بوێ پێغەمبەرێک بەدەستی مبارەکی لە موو تۆپ دروستکا و منداڵانی لە مزگەوت و لە کۆڵانە پێوە سەرقاڵکە پێغەمبەری ئازیزێ باوش بگرێتەوە و منداڵان لە ئامێز بگرێ پێغەمبەری ئازیزێ منداڵێکی تازە ساوا لە باوش بگرێ و گیانی پێغەمبەری ئازیز تەڕ بکات و دایکی منداڵەکە شەرم دای بگرێ و پێغەمبەری خوا کەمێک ئاو بێنێ بیکە بە پاشماوەی ئەم منداڵەدا کە شیری دایکی دەخوات پێغەمبەری ئازیزێ دەستی منداڵان بگرێ پێغەمبەری ئازیزێ لەسەر مینبەر دابەزێ و منداڵانێک کە حەسەن و حوسەینن کەوتوون هەڵیان بگرێ و پاشان بگەڕێتەوە پێغەمبەری ئازیزێ عەلەیهی سەلات وەسەلام منداڵ لەسەر کۆڵی دابنێ و بەناو ماڵدا بیان گێڕێ پێغەمبەری ئازیزی لە سوژدەدا هێندە بمێنێتەوە مسلمانان وایان زانی پێغەمبەری خوا چی بۆ هاتووە لە سوژدەدا هەڵنەسایەوە جارێک کچ جارێ کوڕ لەسەر پشتێتی و لە کاتی هەستانەوەشدا دەیگرێ بە کۆڵیەوە هەموو ئەمانە پێمان دەڵێ باوکانی بەڕێز ڕەحمکردن بە منداڵ یەعنی دەستخستنی ڕەحمی خوای میهرەبان ماچکردنی منداڵ یەعنی ئومەتی پێغەمبەر بوون چونکە پێغەمبەری خوا عەلەیهی سەلات وەسەلام بە یەکێک لەو دەسەڵاتدارانەی فەرموو یعنی تۆ ماچی منداڵەکەت ناکەی کەسێ ڕەحم بە منداڵ نەکا خوا ڕەحمی پێ ناکا کەسێ ڕەحم بە ماڵ و منداڵی خۆی نەکا هەرگیز ڕەحم بە ئوممەت و بە خەڵکی ناکات بەڵێ پێغەمبەری خۆ عەلەیهی سەلات وەسەلام ئاوا لە مزگەوتەکەی خۆیدا بیهێنە پێش چاوتان مەجلیسێک گیراوە و پێغەمبەری خوا لە لای محرابەکەیدا دانیشتووە لە دەستی چەپی پێغەمبەردا عليه سەلات وسلام بە ساڵاچوانێکی نورانی بەڕێز دانیشتون لای ڕاستی پێغەمبەری ئازیزەوە منداڵان دانیشتون ئەی منداڵی ئازیز ڕازیت ئەم بەشە ئاوە بدەم بەم بەساڵاچوە بەڕێزە یعنی ئیزنی لێ وەردەگرێ سەرەی خۆتە ئیزنی لێ وەردەگرێ فێری ئادابی ئەوەی دەکا نەوەڵایی پێغەمبەری خوا بەخوا نامەوێ شوێن دەمی تۆ نامەوێ پاشماوەی ئاوی دەمی تۆ بەم بە کەسی تر حەقی خۆمە بەخوای پێغەمبەری خوا الله اکبر پێغەمبەری خوا پرس بە منداڵ دەکا لە مزگەوتەکەیدا بەڵێ مسلمانانی ئازیز کاتێک بەروبوومی تازە پێدەگات دەیهێنن نێو شاری مەدینە پێغەمبەری خوا چی دەفەرموێ سەرنج بن ئا ئەمەیە سەرکردەی ئومەتی مسلمان ئای ئومەتی ئیسلامی چیمان لێ قەوماوە ئێستا کێ سەرپەرشتیاری و سەرکردایەتی و سەرۆکایەتی ئومەتی ئیسلامی دەکات بەداخەوە پێخەمبەری خوا دەی فەرموو اللهم بارک فی مدینتنا کاتە مسلمان لە هەموو کەسێک زیاتر نیشتیمان و خەڵک و خاکی خۆی خۆش دەوێ واجبە لەسەر ئێمەی مسلمان بڵێن خوایە بەرەکەت بخە خاکی کوردستانەوە پێخەمبەری ئازیز وا داوامان لێ دەکات پاشان دەی فەرموو ئەمە دوعای ئێمەی مسوڵمانە پاشان ئەم دوعایانەی هەمی بۆچی دەکرد بۆ ئەوەی ئومەتی مسلمان فێرکا خەڵک و خاچی خۆی خۆش بوێ ژینگەی وڵاتی خۆی بپارێزێ بۆیە واجبە لەسەر تاکی مسلمان ژینگە دۆست بێ ژینگەی وڵاتی خۆی بپارێزێ لەمە گرنگتر منداڵان سیر بکەن یەک بەروبوومی تازە نییە چوو بێتە دەمی پێغەمبەری ئازیزەوە یەک بەروبوومی تازە نییە چووبێتە دەمی مسلمانێکەوە ئیللا پێغەمبەری خوا منداڵانێکی بانگ کردووە و فەرموویەتی بەروبوومی تازەی ئەمساڵ خورمایە کشتوکاڵە هەر شتێکی تر هەیە وەی بە ئاسانی دەخورێ دەبێ منداڵێ بیخوا بۆ بۆی خوا ڕەحمی زیاترمان پێ بکات بۆ بۆ ئەوەی ئەم منداڵانە فێر بن نیشتیمانی خۆیانیان خۆش بوێ سەروەت و سامانی وڵات بەهی خۆیان بزانن لە عێراقدا پێنج ملیۆن منداڵ هەتیوە حەوت سەد و شەش سەد و حەفتا هەزار منداڵ لە خوێندن دابڕاوە لە شەرقی ئەوسەتا دەڵێ بەهۆی شەڕی عێراق و سووریاوە زیاد لە چواردە ملیۆن بە تایبەتی لە شەرقی ئەوسەتا لەسەر جادەیە هەموو ئەم کارەساتانە لە هەرێمی کوردستاندا منداڵە بێ نازەکان بێ دایکەکان بێ باوکەکان بێ خانەکان بێ سەرپەرشتیارەکان بێ پارکەکان بێ یاریگا و مەلەوانگە دروستەکان هەموو ئەمانە کارەساتە بەڕاستی ڕووی لە وڵاتی ئێمە کردووە بۆیە بەڕاستی ئومێدمانە تەمەنا دەکەین کە هەموو لایەکمان لە بەرامبەر ئەم بەرپرسیارەتەدا بین کە پەروەردەکردنی منداڵەکانمانە کۆتا ستەم لە منداڵ بریتییە لە ستەمی سیاسی، ستەمی حیزبی، بە حیزبیکردنی منداڵ، فێری حیزبایەتیکردنی منداڵ ستەمە. جا سەرنج بەن ئەم ستەمە دیندارێ بیکا، دەوڵەتێکی ئیسلامی بیکا، دەوڵەتێکی عەلمانی بیکا، هەر ستەمە. لە صحیحی بخاریدا پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات وەسەلام کە عەبدوڵڵای کوڕی هیشامە دایکی دەیبات بۆ خزمەتی پێغەمبەری ئازیز بەیعەتی لێ وەربگرێ پێغەمبەری خوا فێری سەرەتاکانی ئیسلامی دەکات دەڵێ ئەی پێغەمبەری خوا کوڕەکەم بەیعەت لێ وەربگرە با جیهاد بکە پێغەمبەری خوا فەرمی وهو صغیر وهو صغیر چۆن بەیعەت لە منداڵێ وەردەگرم باڵغ نەبوو بێ بینێرم بۆ جیهاد نە جیهادی پێ دەکەم نە دەبێ منداڵی دوژمنیش بکوژرێ لە مەیدانی جەنگ و جیهادا ئا چەند گرنگە ئەمەیە یاسای ئیسلام ئا ئەمەیە مافی منداڵ لە ئیسلامدا بەڵام بەداخەوە ئێستا منداڵ لە جیهاندا چی پێ ناکرێ دەتەقێنرێتەوە برسی دەکرێ نەخۆش دەکەوێ ژیانی تووشی چەندین سوکایەتی دەبێ سواڵی پێ دەکرێ دزی و جەردەیی پێ دەکرێ شەڕەپەڕۆی پێ دەکرێ هەر حیزبێ هەر حکوومەتێ هەر دەسەڵاتێ منداڵ بەکار بێنێ لە خوێندنگادا، لەسەر جادەدا، لە هەڵبژاردندا حیزبێکی گەندەڵە، چونکە منداڵ ئەهلی تەکلیف نییە، نابێ منداڵ شەڕەپەڕۆ بکات، نابێ منداڵ ڕەسم پەرست بێ، نابێ منداڵ چاوی لە ئەم و ئەو بێ، ئەبێ منداڵ دوای باڵغ بوون خۆی قەرار با، خۆی بڕیار با چییە، کێیە لەگەڵ کێدایە. کەواتە دایکان و باوکانی بەڕێز، هەموو لایەکمان دەبێ بزانین، وەزارەتی پەروەردە، خوێندنی باڵا، وەزارەتی ئەوقاف، دایەنگە و ڕەوزەکان، دایکان و باوکان، ڕاگەیاندنەکان، لە بەرامبەر منداڵانی هەرێمی کوردستاندا ئێمە بەرپرسین، بە تایبەتی لە پشووی هاویندا، هەموو لایەکمان دەبێ بزانین منداڵ قوماشە، ئەگەر خەیاتەکەی باش نەبێ سەقەتی دەکات، منداڵ باخە گوڵی جوانە، گەشاوەیی ئەم منداڵە نیشانەی دڵسۆزیی باخەوانە، منداڵ خشتە، وەستای کارامە و وەستای مامۆستای دەوێ کە بزانێ لە کوێ دایدەنێ، چۆن دایدەنێ، کەواتە ئایندەی چاکسازی لە وڵاتە لە منداڵەوە دەست پێ دەکات ئایندەی بنەبڕکردنی گەندەڵی لە منداڵەوە دەست پێ دەکات دەبێت نەوەیەک پەروەردە بێ بە حرامی بزانێ دوای چوار ساڵ لە خزمەتکردن لە پەرلەمان لە حکومەت لە وەزیر لە هەر شتێک بێ بە حرامی بزارێ لە نەوە و دووەوە موچەی پەرلەمان وەربگرێ و ببێ بە گەندەڵکار هەر بەسەر ئەم وڵات و دەسەڵاتەوە دوای تەواوکردنی وەزارەت و کابینەکەی هەر موچە وەربگرێ دوای خانەنشینی دوو موچە و سێ موچە وەربگرێ ئەبێ میلەت پەروەردە بێ بەخوا لە منداڵەوە دەکرێ ئەوەی کە ڕۆشتووە ڕۆشتووە مستحیلە مەگەر ڕەحمی خوا کەواتە هەموو لایەکمان بەرپرسیارین بەرامبەر بە منداڵەکانمان ئومێد دەکەم لەم پشووی هاوینەدا چامان لەسەر منداڵەکانمان بێ ئومێد دەکەم بیان هێنین بۆ مزگەوت بە تایبەتی لە پێشوازی مانگی ڕەمەزانە تو خوا بە ساڵاچوانی بەڕێز دایکان و باوکانی بەڕێز با دەستی منداڵەکانمان بە دەستی خۆمانەوە بێ توخوا با لێبوردە بین لەگەڵیانە منداڵە ئازیزەکانی کوردستان ئێوەش ڕوو دەکەنە مزگەوتەکان لە ڕەمەزاندا بە تایبەتی حرمەتی ماڵی خوا بگرن پاک و خاوێنی مزگەوتەکان ڕابگرن ڕێز لە بەساڵاچووان بگرن پێشیان مەکەون پێشیان مەکەون درگایان بۆ بکەنەوە نەعلیان بۆ دابنێن لە سەفی دووەم و سێما بوەستن دەنگ بەرز مەکەنەوە ڕێز لە بەساڵاچوان یەعنی باوەڕبوون بە خوا و بە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە کۆتایدا داواکارم لە خوای پەروەردگار یا اللە یا وەهاب یا ڕەزاق یا منان خوای پەروەردگار بەرەکەتی خۆت بەسەر ئەم وڵاتەدا ببارێنە خوایە بەرەکەت بخە دەغڵودانمانەوە خوایە بەرەکەت بخە خەڵک و خاچی کوردستانەوە یا رب العالمین خوایە بەرەکەت بخە بەروبوومانەوە خوایە بەرەکەت بخە کانیاوەکانمانەوە یا رب العالمین خوایە خەڵک و خاچی کوردستان لە بەڵای ئاسمان و زەمین بپارێزە خوای پەروەردگار خۆشەویستی ئەم نیشتیمانە لە دڵمانا جێگیرکە خوایە بمان کە بە خزمەتکاری ئەم نیشتیمانە خوایە بمان کە بە دۆستێکی ژینگەی ئەم کوردستانە یا رب العالمین خوایە منداڵانمان لە حارام بپارێزە خوایە منداڵانمان لە سوو ڕیبای حرام بپارێزە خوایە منداڵانمان موفقکە جگەرە و نێرگەلە و هەموو ماوادە خراپەکانیان لە بەرچاوخە خوایە مادەی هۆشبەر لە وڵاتە ئەوەی بازاری پێ ڕەواج دەدا ئەوەی دەی هێنێ و کەسابەتی پێوە دەکا خوایە ڕسوایکەی خوایە ئەوەی خەڵک و خاکی کوردستان ئاگر تێ بەردەدا خوایە ڕسوایکەی خوایە ئەوەی شەر دەهێنێ بۆ ئەم وڵاتە خوایە ئەوەی شەر بەم وڵاتە دەفرۆشێ یا رب العالمین خوایە لە کۆڵی مانی بکەیتەوە یا ارحم الراحمین خوایە ئەوانەی منداڵیان نییە یا وەهاب خوایە منداڵیان پێ ببەخشە خوایە ئەوانەی تا ئێستا منداڵی پێ نەبەخشیون یا الله خوایە منداڵیان پێ ببەخشە خوایە نەخۆشانێکی زۆر لەم شارە و لە شارەکانی کوردستان لە ئێران لە هندستان لە دەرەوەی وڵات یا ئەڵڵا شیفایان بۆ بنێرە خوایە شیفایان بۆ بنێرە خوایە شیفای گورچیلەیان بە خوایە شیفای چاویان بە خوایە هەڵیان سێنەوە یا ئەرحەم الراحمین خوایە مانگێنە بە ڕەمەزان خوایە ڕەمەزان بکە بە دەرگا و دەروی خێر بۆ ئەم میلەتە یا ئەرحەم الراحمین خوایە موچە و بوجەی ئەم وڵاتە یا رب العالمین زاڵمانێک ستەمکارانێک لە هەتیوانیان گرتووەتەوە خوایە لە بێوجدانیان گرتووەتەوە یا ئەڵڵا خوایە خۆت ڕەزاقی یا اللە ڕزقی ئەم میللەتە بە یا ارحم الراحمین خوایە مانگی ڕەمەزان ببێ بە دەروازە و دەرگایەکی خێر یا اللە بۆ ئاشتی بۆ ڕزق و ڕۆزی خوایە قەرزی قەرزارانمان بارکە خوایە قەرزی قەرزارانمان بارکە یا ارحم الراحمین خوایە هیدایەتی قوتابیان و خوێندکارانمان بە خوایە قوتابیان و خوێندکارانی پۆلی دوانزەمان بە تایبەتی یا اللە مێشکیان بپارێزە خوایە ذهن و ذاکیرەیان بپارێزە خوایە لە تاقیکردنەوەکانە سەرکەوتویان کە یا رب العالمین اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة